ناوێکی زۆر باو نییە لە نێو زۆربەی خوێندەواراندا. لەبەر گرنگی داهێنانەکەی و بایەخپێدانی ڕژاواییەکان، با بەو پەڕی گرنگییەوە ئاوڕێک لەم مەردە نەناسراوە بدەینەوە لەبەر ئەوەی کە نە فەرهەنگێکی زانیاری و نە نووسراوە مێژوویەکان تەنانەت وتارێکیان دەربارەی نەنووسیوە. تسایلون فەرمانبەرێک بوو لە کۆشکی پاشای چین. ساڵی سەد و پێنجی زاینی چەند نموونەیەکی لە کاغەز پێشکەش بە هوتی ئیمپراتۆر کردووە. مێژووی چین لەبارەی داهێنانەکەی تسایلونەوە کە لە مێژووی بنەماڵەی هاندا دەردەکەوێ، بە پاکی و ڕاستڕەوی ناوی ئەبا کە کارەکەی دوور بووە لە نیشانەیەکی ئەفسوونی یا جادووگەرییەوە. ئەوەندە دەربارەی ژیانی تایبەتی نازانرێ، بەڵام لە نووسراو و دۆسێکانی چیندا بە کابرایەکی خەسێنراو ناودەبرێ. هەروەها باسی ئەوە دەکا کە ئیمپراتۆری چینی زۆر شادومان بووە بەو داهێنانەی تسەیلون. لە یاداشتی ئەو داهێنانەی پلەیەکی بەرز و نازناوێکی ئەرستۆکراتی پێدەبەخشێت، بەم کارەی دەوڵەمەند دەبێ، بەڵام بە پیلان و گێچەڵێکی کۆشکەوە تووش دەبێت و دەبێتە هۆی دواکەوتنی. سەرچاوە چینیەکان باسی ئەوە دەکەن کە خۆی لەبەرچاو دەکەوێت و زۆر بە ڕسوایی و بێ ئابڕوویی سەیری خۆی دەکرد جارێک دێ بەسەریادا خۆی دەشوات و بەرگێکی نایاب دەپۆشێ ئنجا خۆی دەرما خوارد دەکات و دەمرێت. بەکارهێنانی کاغەز لە سەدەی دووەمی زاینیدا بڵاو بووە لە چین هەر لە ماوەی چەند سەدەیەکدا کەوتنە دروستکردنی کاغەز و ناردنی بۆ دەرەوەی وڵات، شوێنەکانی تری ئاسیا، بەڵام نهێنی دروستکردنی هەروا مایەوە و نەیاندرکاند تا ساڵی حەوت سەد و پەنجا و یەک ی زایینی، کاتێ کە ئیسلامەکان گەیشتنە سنووری چین، چەند کەسێکیان بە دیل گرت، ئیتر ئەوەندەی پێنەچوو پیشەسازی کاغەز لە سەمەرقەند و بەغدادا بڵاوبۆوە. ئا بەم جۆرە پیشەسازی کاغەز بە هەموو جیهانی ئیسلامیدا بڵاو بۆوە. لە سەدەی دوانزەهەمیشدا تەواو فێری ئەم پیشەسازیە بوون. گۆتەنبێرگی داهێنەریش لە ڕۆژئاوادا هەڵکەوت و چاپەمەنی نوێی داهێنا. کاغەزیش لە بری کڵێشە هاتە کایەوە و بووە کەرەستەیەکی گرنگ و سەرەکی لە نووسیندا. لەم ڕۆژانەیشماندا ئەوەندەی کە کاغەز باوە، ئەوەندە زیاتر گرانە بیر بکرێتەوە لەوەی کە دەبێ باری جیهان چۆن بێ بە بێ کاغەز. پێش هاتنی تسەیلون لە چیندا زۆربەی ئەو نووسینانەی سازدەکران لە دار حەیزەران بوو کە زۆر سەنگین و ناپەرداخ و ناڕێک و پێک بوو. هەندێک نووسینیان لەسەر ئاوڕیشمی زۆر گرانبەها بوو. لە ڕۆژاوا پێستی مەڕ و گۆلکیان دەکردە کڵێشە. بەڵام لە دواییدا پاپیرۆس، گەڵاپی زڵیان لە باتی پێست بەکاردەهێنا. ئەم جۆرەیان لای ڕۆمان و یۆنان و میسڕییەکان زۆر گەوار و باو بوو. جا وە نەبێ گەڵا پیزڵ و کلێشە بە دەگمەن دەست دەکەوت بەڵکوو کار و ئەرکێکی گرانی دەویست و زۆریشی تێ دەچوو. نووسینی ئەم ڕۆژگارەیش بە شێوەیەکی یەجگار زۆر دەگەڕێتەوە بۆ کاغەز کە هۆ و ترنگەیەکی سەرەکییە. ئاشکرایشە کە ئەوەندە گرنگی نەدەدرا بە کاغەز گەر داهێنانی ئامێری چاپ نەبوایە.